ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی چل و حەوت بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا باسی ڕووداوی ئیفکمان کرد کە بەداخەوە چەند هاوڵێکی بەڕێزی پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ کەوت نەداوی کارە نەگریسەکەی دووڕوەکانەوە یەکێک لەوانە حەسانی کوڕی سابیت بوو ڕەزای خی لەسەر بێ ابن ئیسحاق ڕەحمەتی خی لێبێ دەیگەڕێتەوە لە محەممەدی کوڕی ئیبراهیمی تەمیمی کە دەڵێت حەسانی کوڕی سابیت لە ڕووداوی ئیفکدا زیاد لە پێویست لەسەر سەفوانی کوڕی معتیل قسەی کردبوو تەنانەت دژایەتی کردنەکەی کردبووە هۆنراوەش لەسەری سەفوان شەوێکیان کە دەهاتەوە لە ماڵی خاڵوانی لە ناوچەی بەنی ساعیدا ڕێگەی بە حەسان گرت و شمشێرێکی لەسەریدا لەو کاتەدا ثابیتی کوڕی قەیسی کوڕی شەمماسی ئەنساری وتەبێژی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بەسەریدا ڕاگەیشت سەفوانی گرت و بە پەتێکی ڕەش دەستەکانی بەستەوە بە گردنیەوە پاشان بردی بۆ دیوەخانی بەنی حاریسە لە ڕێگەدا گەیشتن بە عەبدوڵای کوڕی ڕەواحە و پێیوت ئەوە چییە؟ ئەویش وتی تۆ پێت سیر نییە بە شمشێرەکەی لە حەسانی داوە؟ واللهی وابزانم کوشتویەتی عەبدوڵڵا وتی ئایا پێغەمبەری خوددا ئاگادارە بەو کاری کە کردوتە وتی نەخێر وتی واللهی کارێک کە خراپت کردووە بەڕەڵای بکە با بڕوات اینجا چوون بۆ لای پێغمبەری خوددا درودی خۆی لەسەر بێ و ڕووداوەکەیان بۆ گێڕایەوە و فەرمووی کوڕی معتیل لەکوێیە سەفوان هەستا و لە خزمەتی داوتی ئەوە تام ئەی پێغەمبەری خوا پێی فەرموو چی وای لێکردیت ئەم کارە بکەیت ئەویش وتی ئەی پێغەمبەری خوا ئەو بە قسەکانی ئازاری داوم زیاد لە پێویست و بە هۆنراوە لەبارەی منەوە دەدوێت بەوەش نەوەستا شعری دا شۆرینی لەسەر وتوم و منیشی تووڕە کرد ئێستاش من لە خزمەتتام بۆ هەر تۆڵەیە کە لێم وەردەگرنەوە لە گێڕانەوەی موسای کوڕی عقبەدا دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ پێی فەرموو بیبەن لای خۆتان بیبەسنەوە ئەگەر حەسان مرد بیکوژنەوە ئەم هەواڵە گەیشتە سعدی کوڕی عوبادە سەرداری خەزرەجیەکان ئەویش لەگەڵ خزمەکانی ڕۆیشتن بۆ لایەن و پێیوتن ئەو پیاوە بنێرنەوە ئێمەش بە گوێمان نەکرد اینجا پێیوتن دەچن قسە بە خزم و کەسی پێغەمبەری خوددا دەڵێن و ئازاریان دەدەن بانگەشەی ئەوەش دەکەن کە ئێوە سەریان دەخەن سعد تووڕە بوو لەبەر پێغەمبەری خوا و مهاجیرەکان وتی ئەو پیاوە بەردەن و بینێرنەوە دیسان بە گوێیان نەکرد هەتاکو و نزیک بوو ببێت بە شەڕ لە نێوانیاندا و ئینجا بەریاندا ئەویش لەگەڵ خۆی بردیەوە بۆ ماڵەوە و ڕێزی گرت و بەرگ و پۆشاکی نوێی لەبەر کرد ئینجا نردیەوە دەگەڕنەوە کاتێک سەفوان چوو بۆ مزگەوت نوێش بکات پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ چاوی پێکەوت و فەرمووی ئەوە کێ پۆشتەی کردیتەوە خوای پەروەردگار لە جلو بەرگی بەهشت پۆشتەی بکات ئەوی شووتی سعدی کوڕی عوبادە پاشان پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی حەسانم بۆ بانگ بکەن هێنایە خزمەتی لە گێڕانەوەی عروە لە عیشەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت حەسان هات بۆ خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ داوای کرد تۆڵەی بۆ لە سەفوان وەربگرێتەوە لەسەر ئەو شم شێرەی کە بەسەریدا کێشا بوو پێغەمبەری خودا درودی خوای لەسەر بێ فەرمووی ئەی حەسان دەتەوێت خەڵکانێک بشێوێنیت و ناشرینیان بکەیت کە خوای گەورە ڕێنمایی کردوون بۆ ئیسلام واتە ڕقەبەرایەتیان دەکەیت ئەی حەسان بە جوانی بجوڵێرەوە بەرامبەر ئەو کارەی دووچارت هاتووە ئەویش وتی ئەوە خۆت سەرپشک بە ئەی پێغەمبەری خوا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ جاریەکی قبتی پێبەخشی بە ناوی شیرین کە لەگەڵ ماریە لەلایەن مقەوقسی میسری بە دیاری بۆی هاتبوو هەروەها باخێکی گەورەی دارخورمای پێبەخشی کە ئەبوو تەڵحی ئەنساری بەخشی بووی بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئازادکردنی گیراوەکانی بەنی مستەڵق ئیبن هیشام ڕەحمەتی خوای لێبێ دەیگێڕێتەوە و دەفەرمێت وتراوە کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ گەڕایەوە لە غەزای بەنی مستەلق جوێریەی کچی حارسی کوڕی ئەبوو ضیراری لەگەڵدا بوو ئەو لەگەڵ گیراوەکانی تر لە ناو سوپاکەدا بوو کە گەیشت نەمەدینە باوکی جوێریەی کچی حارسی کوڕی ئەبوو زیرار هاتە خزمەت پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ بۆ ئەوەی بارمتە و فیدیەی کچەکەی بدا و ئازادی بکات کاتێک گەیشتە دۆڵەکانی عەقیق سەیرێکی ئەو وشترانەی کرد کە هێنابووی دڵی چووە سەر دوانیان شاردیەوە لە ناو دۆڵێکدا ئینجا هاتە خزمەت پێغەمبەری خواوتی ئەی محەممەد کچەکەم گیراوە لە لاتان ئەوە فیدە و بارمتەکەیەتی بۆم ئازاد بکەن پێغەمبەری خوادروری خی لەسەر بێ فەرمووی ئەیکوا ئەو دوو وشترەی کە لە ناو دۆڵی عقیق شاردوتەتەوە حارس وتی، اشهد ان لا اله الا اللە و انک رسول اللە، واتە شایەتی ئەدەم کە هیچ خوایەک نییە تەنها اللە نەبێ و شایەتی ئەدەم کە تۆش پێغەمبەری خودایی. وەڵڵاهی بێجگە لە خودا کەس ئاگادار نەبوو کە شاردوومەتەوە. پاشان حارس خۆی و دوو کوڕی لەگەڵ خەڵکانێکی زۆر لە هۆزەکەی مسوڵمان بوون. و ناردی دوو وشترەکەیان هێنایە خزمەت پێغەمبەری خوا و جوەیریەی کچیشی ئازاد کرد و بە باشترین شێوەش مسوڵمان بوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ داخوازی کرد لە باوکی ئەویش لێی مارە کرد و پێغەمبەریش درودی خوای لەسەر بێ 400 درهەمی کردە مارەیی ئەمەش گێڕانەوەیەکی پچڕاو بوو بەڵام لە گێڕانەوەیەکی مرسەلدا هاتووە لە ئەبوو قەلابەوە دەڵێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ جوەیریەی لەگەڵ گیراوەکانی بەنی موستەلەق دەستگیر کرد پاشان مارەی کرد باوکی هاتە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ وتی کچەکەم نابێت بکرێتە کەنیزەک و پێویستە ئازادی بکەن پێغەمبەری خوا فەرمووی ئەگەر بانگی کەیت خۆی سەرپشک بێ باشتر نییە وتی بەڵێ هات بۆ لای و کێشەکەی بۆ باس کرد و جوەیریە شووتی خوا و پێغەمبەری خودا هەڵدەبژێرم. شەعبی دەڵێت خۆی ئازاد کرد و هەموو گیراوەکانی هۆزەکەی و ناویشی بەرڕە بوو. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ناوەکەی گۆڕی بە جوەیریە لە زەینەبی کچی ئەبو سەلەمەوە ئەویش لە جوەیریەی کچی حاریسەوە دەڵێت ناوی بەرڕە بوو. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ گۆڕی بە جوەیریە ناوی بەرڕەی پێ ناخۆش بوو. دوای ئەوەی بەنی موستەڵق موسوڵمان بوون، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ داوای لێکردن کە زەکات لە ماڵەکانیان دەربکەن، لە عەلقەمەی کوڕی ناجیەی کوڕی جوندوبەوە دەیگێڕێتەوە کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە هەمان ساڵی ڕووداوی مورەیسیعدا بوو کاتێک بەنی موستەڵق موسوڵمان بوون پێی فەرموون لە کامڵ بوونی موسوڵمانێتیتان ئەوەیە کە زەکاتی سامانەکانتان بدەن حارث و هۆزەکەی دێنە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە زەکاتی ماڵەکانیانەوە حارثی کوڕی ئەبوو ذیراری خوزاعی ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت هاتمە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و بانگی کردم بۆ مسلمان بوون منیش مسلمان بووم بە دڵنیاییەکی تەواوەوە پاشان داوای لێکردم کە زەکات بدەم منیش دانم پێدانا وتم ئەی پێغەمبەری خوا دەگەڕێمەوە بۆ ناو هۆزەکەم بانگیان دەکەم بۆ ئیسلامەتی و زەکاتدان هەر کەسێک وەڵامی دامەوە زەکاتەکەی کۆ دەکەمەوە تۆش ئەی پێغەمبەری خوا لە فلان کات و ساددا نێرااوێکی خۆت بنێرە تا زەکاتە کۆکراوەکەی پێدا بنێرم حارز زەکاتی ئەو کەسانەی کۆکردەوە کە بە پیر بانگەوازەکەیەوە هاتبوون ئەو کاتەش هات کە بەڵێن بوو پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ نوێنەرەکەی تێدا بنێرێت بەڵام کەسی نەنارد حارس وای گومان برد کە خوا و پێغەمبەرەکەی لی تووڕەبوون داوای کرد زەکاتەکەی بۆ کۆکەنەوە وتی پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ کاتێکی بۆ دیاری کردووم و وا بڕیار بوو زەکاتەکە ببات کە لە لامانە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ هەرگیز پێچەوانەی بەڵێنی خۆی هەڵسوکەوت ناکات وا دەبینم تووڕە بووبێت و نێرراوی نەناردبێت با ئێمە بڕۆین بۆ خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەو لاشەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە کاتی دیاری کراودا وەلیدی کوڕی عقبەی نردبوو بۆ وەرگرتنی زەکاتە کۆکراوەکەی لای حارس کاتێک وەلید لە ڕێگە پێیان دەگات لەبەر کۆنەقینێک ترسی لێدەنیشێ و دەگەڕێتەوە دەچێتە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و دەڵێت ئەی پێغەمبەری خوا حاریس زەکاتی نەدامێ و ویستیشی بمکوژێت. لە گێڕانەوەیەکی تردا، ئەی پێغەمبەری خوا! چوومە ناو ئەو هۆزە، لە ناو نەفامیدا ڕۆ چووبوون، جلی جەنگ و شەڕیان پۆشی بوو زەکاتیان نادا. پێغەمبەری خوا دروودی خوای لە سەر بێ زۆر تووڕە بوو. بە پەلە سریەیەکی لە هاوەڵانی نارد بۆ لای حاریس. حاریسیش بەرەو مەدینە دەهات لەگەڵ کۆمەڵێک لە خزمانی و ئەو بارە زەکات و بەخشینەی کۆیان کردبۆوە. هەتا لە دەرەوەی مەدینە گەیشتنە نێرراوەکەی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کە چاویان پێکەوت وتیان ئەوە حارسە کاتێک بەرەو ڕویان هاتن وتی بۆ لای کێ نێراون وتیان بۆ لای تۆ وتی بۆچی وتیان پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ وەلیدی کوڕی عقبەی نردووە بۆلات گەڕاوەتەوە و دەڵێت گوایە تۆ زەکاتت نەداوە و نیازی کوشتنیت هەبووە وتی ڕاست نییە سوێن بەو خوای محەممەدی بەڕاستی نردووە نەدیومە و نەهاتووە. کاتێک حارس هاتە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی فەرموو زەکات نادەیت و دەتەوێت نێرداوەکەشمان بکوژیت سوێند بەو زاتەی تۆی بە حەق نردووە چاوم پێی نەکەوتووە و منیش هەر لەبەر ئەوە هاتمە خزمەتتان کاتێک نێراوی پێغەمبەری خوا نەهات بۆ لامان ترسام کە تووڕەبوونێک هەبێت لە خودا و پێغەمبەرەکەیەوە لە گێڕانەوەیەکی تردا وتیان ئەی پێغەمبەری خوا هەواڵمان پێگەیشت کە نێردراوەکەت تەشریف دێنێت، شادمان بووین و وتمان پێشوازی دەکەین. ئێمە زانیبوومان کە نێردراوەکەت لە نیوەی ڕێگەدا گەڕاوەتەوە. ئێمە لەوە ترساین بەهۆی گەیشتنی پەیامێکی تۆوە گەڕابێتەوە کە لە ئێمە تووڕە بووبیت. پەنا دەگرین بە خوا لە تووڕەبوونی خوا و پێغەمبەرەکەی. پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ بایەخی پێدان و دڵنەوایی کردن و خوای پەروەردگار بە وەحی قسەکانی پشتڕاست کردەوە. خێرا بڕوای پێ مەکەن، بەڵکو سەرنج بدەن، لێی بکۆڵنەوە تا بۆتان ڕوون دەبێتەوە، نەوەکو ئازار و ناخۆشی و گیروگرفت بۆ خەڵکی دروست بکەن بە نەزانی، جا دوایی پەشیمان دەبنەوە لەو کارەی کە پێی هەستاون. لە گێڕانەوەیەکی تردا ئەوەی پێیان بوو دایان بە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ، پێشنیازی کڕینەوەی ئەو شتانەی خۆیان خستە ڕوو تا لە پێغەمبەری خوای بکڕنەوە پێغەمبەریش درودی خوای لەسەر بێ پێی فەرمونون بگەڕێنەوە و کەلوپەل و پارەکانتان ببەنەوە چونکە ئێمە هیچ لە زەکاتەکان نافرۆشینەوە تا بەدەستمان نەگات ئەوانیش گەڕانەوە بەرەو شوێنی خۆیان پاشان کەسێکی تری لەگەڵ ناردن بۆ وەرگرتنی ئەو زەکاتەی کە لەلایەن مابووەوە غەزای خەندەق مێژووی ڕوودانی ئەم غەزایە ئەم غەزایە لە مانگی شەوالی ساڵی پێنجەمی کۆچیدا ڕوویداوە بە پێی بۆچوونی زۆربەی زانایان و مێژوونووسانی ئیسلامی و سیرەی پێغەمبەر درودی خی لەسەر بێ لەوانەش ئیبن و ئیسحاق و قەتادە و ئەبوو عوبەیدە و ئیبن و سعد و واقیدی و بەیهەقی و زەهبی هۆکارەکانی ڕوودانی ئەم غەزایە بۆ ڕوودانی ئەم غەزایە گەلێک هۆکار هەبوون، لەوانە ئەوە بوو کە قوڕەیشەکان دووچاری نوشوستیەکی گەورە هاتبوون لە ڕزگارکردنی ڕێگای بازرگانیان بەرەو شام، لە بەرامبەریشدا سریە و نێرراوە سەربازیەکانی مسوڵمانان چالاکانە کەوتبوونە جموجوڵی سەربازی لە دوای غەزای ئوحود. بە جۆرێک بە تەواوی دەستیان گرتبوو بەسەر ناوچەکەدا و ڕێگە بازرگانیەکانی نێوان مەکە و مەدینیان خست بۆ ژێر کۆنتترۆلی خۆیانەوە لەو لاشەوە قڕیشەکان دەیانویست خۆیان پڕچەک و بەهێز بکەنەوە و پارێزگاری بکەن لە سەرکەوتنە سەربازیەکەی ئۆحود یان بە شێوەیەک سنوورەکانیان لەگەڵ هاوپەیمانەکانیان دوورخەنەوە لە مەترسی و دەستەبەری دڵنیایی تەواو بکەن بۆ چالاکیە بازرگانیەکانیان. لە ڕوویەکی ترەوە جولەکەکانی بەنی نەزیر لە دوای ئەوەی کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەری کردن لە مەدینە بەهۆی پیلانگێڕیان بەرامبەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەرەو خەیبەر ڕۆیشتن و لەوێ گیرسانەوە ڕقیشیان بەرامبەر مسلمانان لێ دەچۆڕا کاتێک بە تەواوی لە خەیبەر جێگیر بوون کەوتنە پیلانگێڕان و دانانی پیلانێکی یەکلاکەرەوە بۆ تۆڵەسەندنەوە لە مسوڵمانان و گەڕانەوە بۆ جێگە و ڕێگەی خۆیان و دەرخستنی هێز و ڕۆڵی پیلانگێڕیان ئەوەش لە ڕێگەی بەستنی ڕێکەوتنامەیەکی سەربازی بە هاوپەیمانی لە نێوان جوولەکە و قوڕیشەکان و هۆزەکانی غەتەفان بۆ ئەو مەبەستەش شاندێکی جوولەکەکان بەڕێکەوتن کە پێک هاتبوون لە هەریەک لە سەلامی کوڕی ئەبوو حەقیق و حویی کوڕی ئەختەبوو کینانەی کوڕی ڕەبیع و هوزەی کوڕی قەیسی وائیلی و ئەبو عەممار. ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەڵێت، هۆی ڕوودانی غەزای خەندەق ئەوە بوو، شاندێک لە کەسە باڵا دەستەکانی جولەکەکان کە پێک هاتبوون لە، سەلامی ئەبو حەقیقی نەضری، هوزەی کوڕی قەیسی وائیلی و ئەبو عەممار، لەگەڵ چەندین کەسی تر لە بەنی نەضیر و بەنی وائیل، کۆمەڵە و هۆزەکانیان کۆ کردەوە لە دژی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕۆیشتن هەتا گەشتن لای قوڕیشیەکان لە شاری مەکە کەوتنە جۆشدان و بانکردنیان بۆ شەڕکردن لەگەڵ پێغەمبەری خوادا گڕوتینیان دان و پێیان وتن ئێمەش لەگەڵتانداین و پشتیوانیتان دەکەین بە جۆرێک هەتاکو لە ڕەگ و ڕیشەی دەردێنین قوڕەیشیەکان پێیان وتن، ئەی کۆمەڵانی جوولەکە، ئێوە لە زاناکانی جوولەکە و خاوەن یەکەم کتێبی ئاسمانین و زانیاریتان هەیە بەو شتەی کە ئێمە و محەممەد لەسەری ناکۆکین. ئایا ئاینی ئێمە باشترە یاخود ئاینی محەممەد؟ ئەوانیش وتیان، بەڵکو ئاینی ئێوە چاکترە لە ئاینی ئەو، بەڕاستی ئێوە شایستەتر و ڕاستترن لە ئەو. واتە ئاخۆ سەیری ئەوانەتان نەکردووە کە بەشێک لە کتێبی تەوراتیان پێدراوە کەچی باوەڕیان بەبت و تاغوت و فالگرتنەوە و جادو و شەیتان هەیە واتە پەیڕەوی لە بەرنامە دنیاییەکان دەکەن بە مشریک و بێ باوەڕەکان دەڵێن ڕێ و ڕێبازی ئەوانە مشریک و کافرەکان لە ڕێی باوەڕداران چاکترە دەڵێت ئەوەیان بۆ ئەوە وت وەک ئیرەییەک بەرامبەر بە عەرەبەکان کە خی گەورە محەممەدی لە ناویان هەڵبژاردووە و کردوویەتی بە پێغەمبەر کاتێک ئەمەیان وت قڕیشەکان زۆر دڵخۆش بوون بە گورجی وەڵامی داخوازێ شەڕەنگێزەکانیان دانەوە بۆ ئەوەی شەڕ لەگەڵ پێغەمبەری خوا بکەن درودی خوای لەسەر بێ دواتر کەوتنە خۆکۆکردنەوە و خۆ ئامادەکردن بۆ ئەو مەبەستە پاشان شاندە جوولەکەکە ڕۆیشتن هەتا گەشتنە لای غەتەفان کە لە نەوەی قەیسی عیلان بوون بە هەمان شێوەش بانگیان کردن بۆ شەڕکردن لەگەڵ پێغەمبەری خوادا و پێشیان ڕاگەیاندن کە بۆ ئەو مەبەستە خۆشیان پشگیر و هاوکاریان و لەگەڵیاندا دەبن و قوڕیشیشیان لەگەڵدایە هەر بۆیە ئەوانیش کۆک بوون لەگەڵیان و لەو بارەیەوە ڕازیان کردن دەرچوونی هاوبەش پیداکەران بەرەو مەدینە موسای کوڕی عقبە و ئەبوو شیهابی زوهری دەفەرمونون قڕیشەکان بە سەرکردایەتی ئەبوو سوفیان و بە هاوکاری ئەوانی لەگەڵیان بوون لە هاوبەش پیداکەرانی عرب و سەرکردەی جوولەکەکانی بەنی نەزیر کە ناوی حویی کوڕی ئەختە بوو بەڕێکەوتن بەرەو مەدینە لە هەمان کاتدا داوای هاوکاریان کردبوو لە عویەینیەی کوڕی حوسینی کوڕی حوزەیفەی کوڕی بەدر ئەویش وەڵامی داخوازیەکەی دانەوە لەگەڵ ئەو کەسانەی کە گوێڕایەڵیان دەکرد لە هۆزی غەتەفان هەموو لەگەڵیان بەڕێکەوتن کوڕانی ئەبوو حەقیق لە ناویاندا کینانەی کوڕی ڕەبیعی کوڕی ئەبوو حەقیق چالاکانە خۆی گەیاندە ناو غەتەفان و کەوتە جۆشدانیان لەسەر بەشداریکردنیان لەو شەڕێک لاکەرەوەیەدا بە بۆچوونی خۆیان لە بەرامبەردا نیوەی بەروبوومی خەیبەریان بۆ هەیە دەڵێن گوایە حارسی کوڕی عوفی مڕی کە لە بەنی مڕە بوو بە عویینەی کوڕی حوسین و غەتەفانیەکانی وتووە ئەی خزم و کەسی خۆم بە گوێی من بکەن واز لە شەڕکردنی ئەو پیاوە بێنن مەبەستی پێغەمبەری خوا بوو درودی خوای لەسەر بێ پاشان وتی لێی گەڕێن با خۆی لەگەڵ دژمنەکانی لە عەرەبەکان یەکلایی بکاتەوە پاشان شەیتان بەسەریاندا زاڵ بوو چاوچنۆکی و تەماع بەری قوڕگی گرتن و چاویان تەنها ئەوەی دەدی پاشان هەمویان چوونە ژێرباری فەرمانی عویینەی کوڕی حوسین لەسەر ئەوەی شەڕ لەگەڵ پێغەمبەری خوادا بکەن نامەیان نووسی بۆ هاوپەیمانەکانیان لە بەنی ئەسەدی کوڕی خوزەیمە و طوڵەیحە لەگەڵ ئەوانەی گوێڕایەڵیان دەکرد لە بەنی ئەسەد بەدەم داخوازیەکەیانەوە چوون ئەسەد و غەتەفان دوو هاوپەیمانی یەکتر بوون لە ناوچەکەدا هەر لەو میانەدا قڕیشەکان نامەیان نووسی بۆ پیاوماقۆڵانی بەنی سولەیم کەنەوەی خۆیان بوون لە نێوانیاندا پەیوەندی خزمایەتی هەبوو ئەبوو ئاوەر لەگەڵ ئەوانەی گوێڕایەڵی بوون لە بەنی سولەیم بەدەم داخوازیەکەیانەوە چوون بۆ پشتیوانی قڕیشیەکان. ابن اسحاق رحمەتی خوای لێبێ دەڵێت قڕیشەکان دەرچوون بە سەرکردایەتی ئەبوو سوفیانی کوڕی حرب غەتەفان بە سەرکردایەتی عوینەی کوڕی حوسینی کوڕی حوزەیفەی کوڕی بەدر حارسی کوڕی ئەوفی کوڕی ئەبوو حارسەی مڕی لە بەنی مڕە و لەگەڵ ئەوانەی کە گوێڕایڵیان دەکرد لە خزمانی خۆی لە هۆزی ئەشجاع هەمویان ڕێکەوتن لەسەر شوێنی کۆبوونەوەی سوپاکەیان قڕیشەکان و هاوپەیمانەکانیان هەموو لە مەڕ ڕزدەهران کۆبوونەوە کە شوێنێکە چل کیلۆمەتر لە مەککەوە دوورە هاوپەیمانەکانیان بە ئەمەک بوون بەرامبەر بەڵێنەکانیان لە بەنی سولەیم و کینانە و خەڵکی توهامە و حەبەشیەکان خندق هەڵکەندن دوای ئەوەی مسلمانەکان هەواڵیان پێگەیشت کە قوڕیش و هۆزەکانی تری عرب خۆیان کۆکردوتەوە بۆ هێرش هێنانە سەریان و شەڕکردن لەگەڵیاندا بۆ ئەو مەبەستە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ وەک کاری هەمیشەیی هەستا بە ڕاوێژ کردن بە هاوەڵانی بۆ ئەوەی هەم دڵیشان جێگیر کات و پەیوەست بن بە یەکتریەوە هەم ڕێگە چارەیەکی گونجاو و ڕاستیشی دەستکەوێت بۆ ڕوبەڕوبوونەوەی ئەم بارودۆخە چاوەڕوان نەکراوە لەو کاتەدا یەک لە هاوەڵە بەڕێزەکان بە ناوی سەلمانی فارسی ڕزای خی لەسەر بێ بۆ چووی خۆی خستە ڕوو کە ئاماژەکردن بوو بە هەڵکەندن و لێدانی خەندەق بە چواردەوری مەدینەدا هەروەگوتی ئەی پێغەمبەری خوا ئێمە لە وڵاتی فارسدا کاتێک گەمارۆ بدراینایە لەلایەن هێزێکی دەرەکیەوە ئەوە خەندەقمان بە چواردەوری خۆماندا لێدەدا. پێغەمبەری خوا و هاوەڵانی نەخشەکەیان پێ باش بوو بە کۆی دەنگ پەسەندیان کرد و هەستان بە هەڵکەندنی خەندەق لە ناوچەیەک کە ڕووی واڵا بوو بۆ هێرشکردنە سەریان و تاکە ڕێگە بوو کە بتوانن لێیەوە زەبریان لێ بوەشێنن بۆ ئەوەش کە هەردوو ناوچەی بەردەڵانی گەرمی واقم و ناوچەی بەردەڵانی ڕەشی وەبرە بەیەکەوە ببەستنەوە کە دەکەوێتە بەردەم هاوبەش پەیداکەران لە گێڕانەوەیەکی زەعیفدا هاتووە لە عەمری کوڕی عەوفی موزەنی ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ نەخشەی هەڵکەندنی خەندەقی پەسەند کردبوو دەستی پێکرد لە ڕۆژی ئەحزابدا لە ناوچەی ئەجەم و سەمەر کە دەکەوێتە شوێنی نیشتەجێبوونی بەنی حاریسەوە هەتاکو دەگاتە ناوچەی میداد پاشان هەر چل گەزی دابەش کرد بەسەر دە کەسدا بۆ ئەوەی هەڵیکەنن دواتر مهاجرین و ئەنسار کەوتنە کێبەرکێ لەسەر سەلمانی فارسی لەبەر ئەوەی نەخشەکەی دانا و پیاوێکی بەهێزیش بوو ئەنسار دەیانوت سەلمان لە ئێمەیە مهاجرینیش دەیانوت سەلمان لە ئێمەیە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ فەرمووی سەلمان لە ئێمەیە لە ئەهلی بیت ئیبن و ئسحاق ڕەحمەتی خی لێ بەدە فەرمێت کاتێک پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ گوێبیستی هاوڵانی بوو لەسەر کۆبوونەوەیان بۆ هەڵکەندنی خەندەق بە دەوری مەدینەدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆشی کاری تێدا دەکرد بە مەبەستی هاندان و جۆشدانی مسوڵمانان بۆ کارکردن تیایدا هەر بۆیەش مسوڵمانەکانیش لەگەڵیدا خەندەقیان هەڵدەکەند پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بێ گوێدانە ماندوێتی و شەکەت بوون بەردەوام بوو کۆڵی نەدەدا هاوەڵانیش چاویان لێ دەکرد بەڵام کەسانێک لە دووڕووەکان بە خاو و خلیچکییەوە کاریان دەکرد و خۆیان وەک کەسێکی بێهێز و نەشارەزا دەردەخست لە کارکردندا. ناوبەناو خۆیان دەدزییەوە و بۆ ماڵەوە دەڕۆشتنەوە بەبێ ڕوخسەت و ئاگاداری پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ. بەڵام کاتێک یەکێک لە موسوڵمانەکان بیویستایە بۆ کارێک بڕوات کە پێویست بوو لەسەری جێبەجێی بکا، دەهاتەوە خزمەت پێغەمبەری خوا و باسی دەکرد و داوای ڕوخسەتی لێ دەکرد بۆ ئەنجامدانی ئەو کارە پێویستە. ئەویش ڕێگەی پێدەدان کاتێکیش کارەکەیان تاو دەکرد دەست بەجێ دەگەڕانەوە شوێنی کارکردنیان بۆ ئەوەی خێر و پاداشتیان دەستکەوێت لەسەری هەر بەو هۆیەوە خی پەروەردگار ئەم ئاەتە پیرۆزەی ناردە خوارەوە ئەعوذ بالله من الشیطان الرجیم ئەم ئایەتە پیرۆزە دەربارەی ئەو مسلمانانە هاتە خوارەوە کە گوێڕایەڵی خوا و پێغەمبەرەکەیان دەکرد بەتەمای پاداشت و بەدەستهێنانی خێری زیاتر بوون و بەشداری هەڵکەندنی خەندەقەکەیان دەکرد پاشان خی پەروەردگار دەربارەی ئەو دووڕوانی کە خۆیان لە کارکردن دەدزیەوە و بەبێ ڕوخسەت خواستن لە پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ دەڕۆیشتنەوە ماڵەوە ئەم ئاەتەی دابەزاند. أعوذ بالله من الشيطان الرجيم چونکە دەبێت ڕێزی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێت تایبەت بێت بێگومان خوددا دەزانێت بەوانەی خۆیان پەنهان دەکەن و خۆ دەدەزنەوە لە کار و فەرمان دەبا ئەوانەی کە سەرپێچی لە فەرمانی دەکەن بترسن لەوەی کە تووشی تاقیکردنەوەیەکی سەخت یان تووشی سزایەکی بە ئێش ببن ئۆمەیری ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت موسڵمانەکان بڕیاریان دا بە هەڵکەندنی خەندەق کە درێژ دەبۆوە لە ئوم الشیخێن هەوارگەی بەنی حاریسە لە ڕۆژهەڵاتەوە هەتاکوو ناوچەی میداد لە ڕۆژئاواوە پێنج هەزار گەز بوو واتە نزیکەی پێنج کیلۆمەتر و پێنج سەد و چل و چوار مەتر و پانییەکەی نۆ گەز دەبوو واتە نزیکەی چوار مەتر و شەست و یەک سانتیم قۆڵیەکەشی حەوت تا دە گەز دەبوو، واتە نزیکەی سێ مەتر و دوو سەد و سی و چوار سانتیم. بۆ هەر یەک لە دە کەسی موسوڵمانەکان هەڵکەندنی چل گەزی بۆ دانرابوو، واتە هەر کەسێکیان یەک مەتر و هەشت سەد و هەشتا و چوار سانتیمی بەر دەکەوت. موهاجرین هەڵکەندنی ناوچەی قەڵای ڕاتجیان گرتە ئەستۆی خۆیان لە ڕۆژهەڵاتەوە بۆ قەڵای ذوباب. ئەنساریش لە قەڵای ذوبابەوە بۆ کێوی عەبید لە ڕۆژئاواوە. ماوەی هەڵکەندنی خەندەق نۆ تا دە ڕۆژی پێچوو، بێباوەڕەکانیش دوای چواردە ڕۆژ گەیشتنە سەر خەندەقەکە. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. ئەڵقەی چل و هەشت. بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا بەشێک لە بەسەرهاتەکانی جەنگی خەندەقمان ئاماژە پێکرد. بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵلقەیەشدا دەچینە سەر هەمان بابەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ هاوڵانیدا بەشداری هەڵکەندنی خەندەق دەکات پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و هاوڵانی لە بارودۆخێکی زۆر سەختدا هەستان بە هەڵکەندنی خەندەقەکە ئەو کات هەوایەکی سارد و بایەکی بەهێز و باری گوزەرانی خراپ و کەمی بەروبووم بەرۆکی گرتبوون. لەگەڵ دژواری و قورسی کارکردندا لە خەندەق لێدانەکە و گواستنەوەی خۆڵ و خاشاکی ناو خەندەقەکە بە پشتیان، بەڵام بەو پەڕی ورە بەرزی و لەخۆ بوردوی و بێ ماندوو بوون کارەکەیان ئەنجام دەدا. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ کاری لەگەڵ دەکردن و هاوبەشی ناسۆری و ناڕەحەتیەکانیان بوو. مژدەی خودای پێ دەدان و، خۆشی دەخستە دڵەکانیانەوە و هۆرەی بە کۆمەڵی لە هۆنراوەکانی عەبدوڵڵای کوڕی ڕەواحەی لەگەڵدا دەوتنەوە بە مەبەستی جۆشدانیان. ئەمەش کاریگەری باشی هەبوو لەسەر تەواوکردنی کارەکانیان بەو پەڕی گورجی و خێرایی و سووککردنی ئەو بارە دەروونییە نالەبارەی کە تیایدا دەژیان، بەهۆی ئەو بارودۆخەی کە پێشتر ئاماژەمان پێکرد ئەمەش لە چەندین گێڕانەوەدا هاتووە لەوانەش لە ئەنەسەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ دەرچوو بۆ غەزای خەندەق مهاجرین و ئەنسار لە بەرەبەیانێکی ساردا بەدەست کەوتنە خەندەق لێدان هیچ کۆی لەو بەردەستێکیان نەبوو کاریان بۆ بکات کاتێک پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ لەو حاڵەتەدا بینینی کە دووچاری چ ماندوێتی و برسێتیەک هاتوون فەرمووی ئەی پەروەردگار ژیان تەنها ژیانی دوا ڕۆژە لە ئەنسار و مهاجرین خۆش ببە ئەوانیش وەڵامیان دایەوە و دەیانوت ئێمەین ئەوانەی پەیمانمان بە محەممەد داوە لەسەر تێکۆشان تا ژیانمان ماوە لە گێڕانەوەیەکی تردا مهاجرین و ئەنسار خەندەقیان هەڵدەکەن بە دەوری مەدینەدا و خۆڵ و خاشاکەکەشیان بە شانیان دەگواستەوە و دەیان فەرموو ئێمەین ئەوانەی پەیمانمان بە محەممەد داوە لەسەر تێکۆشان تا ژیانمان ماوە نحن الذين بايعوا محمدا على الإسلام ما بقينا أبدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە وەڵامیاندا دەیفەرموو ئەی پەروەردگار هیچ خێر و چاکەیەک نییە تەنها خێر و خۆشی ڕۆژی دوایی نەبێت خدایە فەڕ و بەرەکەت بخەیتە نێوان ئەنسار و مهاجرەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە وەڵامیاندا دەیفەرموو اللهم إنه لا خير إلا خير الآخرة فبارك الأنصار والمهاجرة واتە ئەی پەروەردگارە هیچ خێر و چاکەیەک نییە تەنها خێر و خۆشی ڕۆژی دوایی نەبێت خدایە فەڕ و بەرەکەت بخەیتە ئەنسار و مهاجرینەوە لەبەڕا ئەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە کاتی ڕوودانی غەزای ئەحزابدا کە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ بڕیاری هەڵکەندنی خندەقیدا ئێمە لەگەڵیدا بووین ئەوان خندەقیان هەڵدەکەند و ئێمەش خۆڵمان دەگواستەوە بەشانی خۆمان من بینیومە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خۆڵی خەندەقی دەگواستەوە لە گێڕانەوەیەکی تردا خشتی دەدایە دەستیان هەتا خۆڵ سەرپێستی سکی لە من شاردبووە و نەمبینی لەو ڕۆژەدا قژی زۆر بوو گوێم لێ بوو لەو کاتەی کە خۆڵی دەگواستەوە بە شێوەی هۆرە چەند پارچە هۆنراوەیەکی کوڕی ڕەواحەی دەگوتەوە و دەی فەرموو اللهم لولا أنت ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا نە زەکاتمانەدا و نە ئەنجامیشمانەدا نوێژمان، ئۆقرە و ئارامی بڕژێنە بەسەرمان، خۆڕاگر و جێگیرمانکە لە کاتی ڕووبەڕووبوونەوەمان، دوژمنی زۆردار هێرشی هێنایە سەرمان، گەر بیانەوێ ڕێ تاریک کەن لە پێشمان، پشت هەڵدەکەین دژ دەوەستین لە پێشیان. لە کۆتایی هەر بەیتێکدا، مەدی دەدایە و درێژی دەکردەوە، لە گێڕانەوەیەکی تردا دەنگی بەرز دەکردەوە و ئەبەینا ئەبەینای دەوتەوە. لە گێڕانەوەیەکی لاوازدا لە سەلمانەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەر قازمەیەکی دەدا لە زەوی لە غەزای خەندەقدا دەی فەرموو بسم الله وبه هدينا ولو عبدنا غيره شقينا يا حبذا ربا وحب دينا واتە بە ناوی خوا بەویش ڕێنموویی کراوین جگە لەو چی بپەرستین زەبوونین خۆزگە بە خۆمان بۆ خوداکەمان خۆزگە بە خۆمان بۆ دینەکەمان ئەبوو سعیدی خودری دەفەرمێت پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ ئەماری کوڕی یاسیری دەبینی لە کاتێکدا خەریکی هەڵکەندنی خەندەق بوو تۆز و خۆڵی سەری دەسڕیەوە و لای دەدا و دەی فەرموو وای بۆ کوڕی سومەیە کۆمەڵ و تاقمێکی یاخی دەتکوژن. کەمبوونی خواردەمەنی لە کاتی هەڵکەندنی خەندەقەکەدا. غەزای خەندەق لە ساڵێکی قاتوقڕی و نەهاتیدا ڕوویدا. کەمی بەروبووم و بەگران بەدەستهێنانی ئەو خۆراکە پێویستانەی کە پێویستیی سەرەکی ڕۆژانەی هەموو تاک و خێزانێک بوون، سیمای ئەو ساڵە بوون. لەگەڵ هەموو ئەمانەشدا، موسڵمانەکان زۆر لەخۆبووردوانە و تێکۆشەرانە کەوتنە کارکردن لە هەڵکەندنی خەندەقەکەدا. خۆیان و ماڵ و مناڵیان بەرەبەرەکانی ئەو برسیەتیە سەختەیان دەکرد. خوای گەورە وەک موعجیزەیەک لەسەر دەستی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ خواردنی کەمی زۆر کرد بۆیان وەک بەرەکەتێکی خۆی بۆ پێغەمبەر و هاوەڵانی ئەنەسی کوڕی مالیک باسی پێخۆر و خواردنەکانیانمان بۆ دەکات و دەفەرمێت بەشداربووانی غەزای خەندەق بە ئەندازەی مشتێک جۆیان بۆ دەهێنرا کەمێک بەزیان تێکەڵ دەکرد لەبەر کۆنی ڕەنگی دەگۆڕا ئەوەندە کۆن بوو بۆنیشی لێدەهات کاتێک ئامادە دەکرا بۆ خواردن لە برسێتی ناچاربوون بیخۆن لە بینیان دەگیرا لەبەر زبریەکەی جابری کوڕی عبدوڵا ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە غەزای خەندەقدا لە خزمەت پێغمبەری خوادا بووین درودی خی لەسەر بێ دەستمان کرد بە هەڵکەندنی خەندەق سێ ڕۆژ بەسکی برسێتی ماینەوە هیچ شتێکمان نەخواردبوو بێتاقەت بووین لە کاتی هەڵکەندنەکەدا بەردێکی گەورە هاتە ڕێمان هیچمان بۆ لەگەڵ نەکرا چوومە خزمەت پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ وتم ئەو بەردە بۆ تەڕێگرت لە بەردەممان لە ناو خندەقەکەدا پێغەمبەری خوا فەرمووی ئاوڕشێنی بکەن من خۆم بۆی دەچمە خندەقەکەەوە ئێمەش ئاوڕشێنمان کرد و ئینجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەستا و هات بەرەو لای بەردە گەورەکە لە برسێتیدا بەردی لە سکی بەستە بوو دەی فەرموو برسێتیەکی لە ڕاددە بە دەرم بە پێغەمبەری خواوە بینی سکی بە قوڵدا چوو بوو ئەویش پاچەکەی گرتە دەست یاخود پیکەکە و سێجار ناوی خی هێناوتی بسمیل لە پاشان کێشای بە بەردەکەدا و ورد و خاشی کرد و کردی بەلمی ورد کاتێک ئەوەم لە پێغەمبەری خوا بینی وتم ئەی پێغەمبەری خوا مۆڵەتم بدە سەر لە ماڵەوە دەدەم دەفەرمێت ڕوخسەتی دام و ئینجا چوومە ماڵەوە خێزانم هات و پێم وت دایکت ڕۆڕۆت بۆ بکە من شتێکم لە پێغەمبەری خوا بینیوە ناتوانم ئارام بگرم لەسەری پێغەمبەری خوان بینی لە برسا سکی بە پشتێوە نووسا بوو هیچ لە خواردنت لایە؟ ئەویش چوە دەرەوە و تورەکەیەکی هێنا بە ئەندازەی جامێک جۆی تیابوو وتی جامێک جۆ و چتیرێکمان هەیە دیارە سوتیر ئەو بزنەیە کە تەمەنی گەیشتۆتە شەش مانگی بەرەو ژوور دەفەرمێت سوتیرەکەمان سربڕی و چاکمان کرد و کردمانە مەنجەڵەوە و جۆیەکەمان کرد بە ئارد و هەویرەکەمان شێلا لە دەرفەتێکدا گەڕامەوە خزمەت پێغەمبەر و لە لای دانیشتم و ماوەیەک لە لای مامەوە پاشان بۆ جاری دووەم داوای ڕوخسەتم لێکرد و مۆڵەتی دام کە چوومەوە ماڵەوە بینیم هەویرەکە هەڵاتووە و گۆشتەکەش خەریکە ئامادە بێ پێم وت کە هەویرەکە بکات بەنان و گۆشتەکەش لە ناو مەنجەڵدا لەسەر سێبەردەی ئاگردانەکە نزیک بوو بکڵێت خێزانەکەم وتی لە خزمەت پێغەمبەر و هاوەڵانیدا شەرمەزارم نەکەی مەبەستم ئەوەیە کە زۆر خەڵک بانگ نەکەیت دەفەرمێت کاتێک ڕۆژ بەرەو ئاوا بوون چوو پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ دەیویست دەست هەڵگرێ و بگەڕێتەوە چونکە ئێمە بە ڕۆژ کارمان دەکرد و کاتێک ئێوارەدا دەهات دەگەڕینەوە ناو ماڵ و مناڵی خۆمان دەفەرمێت پاشان چوومە خزمەت پێغەمبەری خوا و بە دزیەوە پێم وت ئێمە تۆزێک خواردنمان ئامادەیە لە ماڵەوە ئەگەر خۆت و پیاوێک یان دوان یان چەند کەسێک لەوانەی لەگەڵتان بێنەوە تا لە خزمەتتاندا بین فەرمووی چییە و چەندە پێم و جامێک جۆ و چتیرێکە فەرمووی زۆرە و بە پێزە بڕۆرە و لای خێزانەکەت پێی بڵێ با گۆشتەکە لەسەر ئاگرەکە دانەگرێت و نانیش لە تەنورەکە دەرنەهێنێ واتە هەویرەکە نەکات بەنان هەتاکو و دەگەمە لاتان ئینجا بە خەڵکەکەی فەرموو ئەی خەڵکینە ئەوە جابر خوانێکی بۆ ئامادە کردوون هەستن با بڕۆین بۆ ماڵی جابر دەڵێت پاشان ئەمری کرد بانکەرێک بام کات لەگەڵ پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ هەموو بڕۆن بۆ ماڵی جابیری کوڕی عبدوڵڵا جابیر ڕزای خی لەسەر بێ دەڵێت وتم ئیننا لله و ئیننا ئیلەیه ڕاجعون شەرمەزاریەک دایگرتم تەنها خوددا پێ ئاگادار بوو پێغەمبەری خوا فەرمووی گۆشتەکەتان لەسەر ئاگر دامەگرن و نانەکەش لێ مەکەنەوە و چیتر پێوەی مەدەن هەتاکو من دێم دەڵێت چوومەوە لای خێزان موتم دایکت ڕۆڕۆت بۆ بکات شەرمەزار بووین ئەوە پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ و هاوەڵانی هەموو بەرەو ماڵی ئێمە دێن ئەویش وتی ئەوەش تۆ بزانی بەهۆی تۆوە بوو منی ژوتم ئەوەی پێدوتم جێبەجێم کرد وتی پێغەمبەری خوا پرسیاری کرد خواردنەکە چەندە وتم، بەڵێ. وتی، کەواتە خوا و پێغەمبەری خودا باشتر دەزانن، ئێمە ئاگەدارمان کردۆتەوە بەوەی کە لە ماڵماندا هەیە. دەفەرموێت، هەندێک لەو خەمەی ماندووی کردبووم بەو قسانە سووک بوو لەسەرم، خەم و خەفەتێکی زۆر لە ڕوومدا دەرکەوتبوو. وتم، بە دڵنیاییەوە ڕاست دەکەیت. دەفەرموێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێت تەشریفی هێنا و خەڵکەکەش لە خزمەتیا بوون و ئینجا هاتە ژوورەوە. پاشان بە هاوەڵانی فەرموو بە لەسەرخۆی و بێ پاڵەپەستۆ کردن وەرنە ژوورەوە دەڵێت ئینجا دانیشت هەویرەکەم هێنایە خزمەتی فوی پیرۆزی پیاکرد و دوعای بەرەکەتی بۆ کرد پاشان چوو بۆ لای قاورمەی گۆشتەکە و بە هەمان شێوەی هەویرەکە دوعا و نزای بەرەکەتی بۆ کرد ئینجا فەرمووی بانگی هاوسەرەکەت بکە با نانەکە بکات لەگەڵت بەڵام گۆشتەکە دامەگرە و سەرەکەی لەسەر لابە و لی دەربێنە پاشان دوعای نزای بەرەکەتی بۆ تەنووری نانەکە و قاورمەی گۆشتەکە کرد لە تەنورەکە نانمان دەردەهێنا و گۆشتمان لەسەر ئاگردانەکە دەردێنا نانەکەمان کەرت دەکرد و پارچە گۆشتێکمان لەسەر دادەنا پاشان سەری مەنجەڵە گەڵینەکە و تەنورەکەمان دادەپۆشیەوە کاتێک لێمان دەردێنا نزیک دەکرایەوە لە هاوڵانی پێغەمبەری خوا پاشان لە قاب دەکرا بە تێگوشە دەخرایە بەردەمیان پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ فەرمووی با لەسەر قاپێک حوت یان هەش کەس دابنیشێت کاتێک ئەوان تێریان دەخوارد، سەر قاپی تەنوورەکە و سەری مەنجەڵی گۆشتەکەمان لادەدا، دووبارە پڕ دەبوونەوە وەک جاری یەکەم. ئینجا دەمانکردەوە بە تێگووشە و لە قاپدا پێشکەشمان دەکردەوە بۆ هەندێکی تر. هەر بەو شێوەیە بەردەوام بووین هەر جارێکیش سەری تەنوور و مەنجەڵی گۆشتەکەمان لادەدا دەمانبینی کە پڕ بۆتەوە. وەک ئەوەی هیچی لێ نەخورابێت هەتاکو مسوڵمانەکان تێریان خوارد. وە هەندێک لە خواردن مایەوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی خەڵکی دووچاری برسیەتیەکی ناڕەحەت بوون بۆ خۆشتان بخۆن و خواردنی لێ بدەن بە خەڵکانیش ئەو ڕۆژە بەردەوام ئەوانی لێیان خوارد هەشت سەد کەس بوون لە گێڕانەوەیەکی تردا هەزار کەس دەبوون ئەنەسی کوڕی مالیک ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت ئەبوو تەڵحەی ئەنساری کە ناوی زەیدی کوڕی سەهلە و زڕبابی ئەنەسە بە ئوم سولەیمی هاوسری فەرموو گوێم لە دەنگی پێغمبەری خواب و درودی خوای لەسەر بێ زۆر بە کزی وا دەزانم برسێتی وای لێکرد بێت شتێک شک نابیت ئەویش فەرمووی بەڵێ ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت چەند کولێرەیەکی جۆی دەرهێنا پاشان سەرپۆشێکی هێنا تێوەی پێچا بە جۆرێک کولێرەکان کەوتنە سەریەک پاشان خستێ ژێر جلەکەی منەوە چونکە ئوم سولەیم دایکی ڕاستەقینەی ئەنەس بوو شووی بە ئەبوو تەلحە کردبووەوە دوای مردنی مالیکی کوڕی نەزری هاوسری دواتر گەڕاندمێەوە و هەندێکیانی لە شوێن خۆی دانایەوە پاشان ئەبوو تەلحەمنی نار بۆ خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆیشتم بینیم پێغەمبەری خوا درودی خی لەسەر لە مزگەوت بوو هەندێک خەڵکیش لە خزمەتیا بوون چوومە خزمەتیان و ڕاوەستام پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ فەرمووی ئەبوو تەلحە تۆی نردووە وتم بەڵێ پێغەمبەری خوا بەوانەی وت کە لە خزمەتیا بوون هەستن با بڕۆین اینجا هەستان بەرەو ماڵی ئەبوو تەلحە کەوت نەڕێ منیش پێش لەوان بۆی دەرچووم لە ناویاندا بووم هەتاکو گەیشتمە لای ئەبوو تەلحە و هەواڵەکەم پێدا ئەویش وتی، ئەی دایکی سولەیم، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و لەگەڵ هاوەڵانی تەشریفیان هێناوە بەرەو ماڵی ئێمە، ئەوەندەشمان پێخۆر لە ماڵەوە نییە کە بەشی خزمەتکردنی هەموویان بکات. ئوم سولەیم وتی، خودا و پێغەمبەری خوا باشتر دەزانن. ئەبو تەڵحە چووە دەر و هەتا گەیشتە خزمەتی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ. پێغەمبەری خوا کاتێک تەشریفی هێنا، ئەبو تەڵحەی لە خزمەتا بوو. ئەوە بوو هەردووکیان هاتنە ژوورەوە. پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی ئوم سولەیم هەرچیتان هەیە بیهێنە ئەویش نانەکەی هێنایە خزمەتی و دواتر پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ئەمری کرد کە نانەکە ورد بکە و پارچە پارچەی بکە و و بیکاتە تێگوشە اینجا لە ناو دیزەکەیدا پێخۆری بۆ هێنا کە ڕۆنەکەرەی تێدا بوو پاشان پێغەمبەری خوا درودی خوای لەسەر ئەوەندەی خوددا ویستی نزای بەسەردا خوێند پاشان فەرمووی با دە کەس بێنە ژوورەوە ئینجا ئەو دە کەسە هاتنە ژوورەوە و تێریان خوارد و چوونە دەر پاشان فەرمووی با دە کەسی تر بێنە ژوورەوە بەو شێوەیە خەڵکەکە هەمویان تێریان خوارد و تێر بوون کە ژمارەیان حەفتا کەس یاخود هەشتا کەس دەبوون. ئیبن ئیسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرموێت سعیدی کوڕی مینا بۆی گەڕامەوە کە کچێکی بەشیری کوڕی سعدی ئەنساری خوشکی نوعمانی کوڕی بەشیر دەفەرمێت دایکم عمرەی کچی ڕەوا حەبانگی کردم دوو مشت خورمای پێدام و خستێ کۆشمەوە پاشان پێیوتم کچەکەم بڕۆ ئەمە ببە بۆ باوکت و خاڵت عەبدوڵای کوڕی ڕەواحە با بە خۆیان بیخۆن ئەویش دەڵێت وەرم گرت و بۆی دەرچووم لە ڕێگەدا بەلای پێغمبەری خوادا درودی خی لەسەر بێ ڕۆیشتم من لە باوکم و خاڵم دەگەڕام پێغمبەری خوا درودی خی لەسەر بێ فەرمووی وەرە کچەکەم ئەوە چییە پێتە دەڵێت منی ژوتم ئەی پێغمبەری خوا ئەوە خورمایە دایکم پێیدا نردوم کە بیدەمە باوکم و خاڵم ئەویش فەرمووی بیهێنە بۆ لای من دەڵێت منیش ڕۆم کردە هەردوو دەستی پێغەمبەری خواوە درودی خوای لەسەر بێ پڕی نەکردن پاشان فەرمانی کرد پۆشاکێکی بۆ ڕابخەن اینجا خورماکەی خستە سەر پۆشاکەکە و پەرش و بڵاوی کردەوە پاشان بەو کەسەی فەرموو کە لە خزمەتیا بوو بانک کە با خەڵکی خەندەقەکە هەموو بێن بۆ نان خواردن خەڵکی خەندەقەکە کۆبوونەوە لەسەر ئەو خورمایە بەو شێوەیە هەمویان لێیان خوارد هەر زیادی دەکرد هەتاکو خەڵکی خەندق لەسەری هەستان کەچی خورماکە هەر زیاد بوو دەکەوتە ئەم لاولای چار شێوەکەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ مژدەی فەتحکردنی وڵاتی فارس و ڕۆم دەدات بە هاوەڵانی لە ناو ئەو بارودۆخە دژوار و سەختەدا پێغەمبەری خوادرودی خوای لەسەر بێ مژدەی ڕزگاربوون و سەرکەوتنی دەدا بە هاوەڵانی و ورەی بەرز دەکردنەوە و گیانی بڕوابوون بە خودا پاشان بە خۆیانی تیا بەهێز دەکردن لەو کاتەدا خی گەورە کۆشک و تەلارەکانی شام و مەدائینی کیسرا و یەمەنی پیشاندا و بە هاوەڵانی بەڕێزی ڕاگەیاند کە خی گەورە کلیلەکانی ئەو جێگەیانی پێبەخشیوە ئەوەش لە چەندین گێڕانەوەدا هاتووە لەوانەش لە ئەبوو سەکینە کە کەسێکە لە ئازاد کراوەکان واتە لەوانەی کەمژدەی ئازادبوونی لە ئاگر پێدراوە لە کەسێک لە هاوەڵانی پێغەمبەرۆ درودی خوای لەسەر بێ دەڵێت کاتێک پێغەمبەری خوا درودی خوای لەسەر فەرمانی کرد بە هەڵکەندنی خەندەق بەردەیەکی گەورە هاتە ڕێگەی هاوەڵان بووە هۆی ڕێگریان لە هەڵکەندنی خەندەقەکە توانایان بەسەریدا نەدەشکا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هەستا و قازمەکەی گر بەدەستەوە دەست بەجێ سێ یەکی تاشە بەر دەکە وردو خاش بوو سەلمانی فارسی ڕزای خۆی لەسەر بێ بە دیارەوە وەستا بوو سەیری دەکرد بڵێسەی ڕووناکی لێبەرز بووەوە لەگەڵ پێدا کێشانی پێغەمبەری خوادا چۆن بڵێسەیەک پاشان بۆ جاری دووەم قازمەیەکی تری لێدا و فەرمووی وتەممەت کەلیمەت و ڕبی کە صدقە وعدلا لا مبدل لکەلیماته وهو السميع العليم پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هاتە دەرەوە عباکەی هەڵگرتەوە و دانیشت سلمان ڕزای خوای لەسەر بێوتی ئەی پێغەمبەری خوا تۆم بینی کاتێک قازمەت لە بەردەکە دەدا لەگەڵ لێدانی هەر قازمەیەک ڕووناکیەک بەرز دەبووە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێی فەرموو سلمان ئەوەت بینی وتم، بەڵێ، بەو زاتەی تۆی بە حەق ناردووە ئەی پێغەمبەری خوا. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، من کاتێ قازمەی یەکەمم پێ دەکێشا مەدائینی کیسرا و دەوروپشتی مەدائین و چەند شارێکی تریشم پیشان درا هەتا بە چاوی خۆم هەمویانم بینی ئەوانەی لە خزمەتیا بوون لە هاوەڵانی پیانوت ئەی پێغەمبەری خوا دوعامان بۆ بکە لە خودا کە بۆمان فەتح بکا و ماڵ و جێگەیان ببێتە غەنیمە و دەستکەوتمان و بە دەستی ئێمە دەسەڵاتیان تیا بچێ و کاول ببێ پێغەمبەری خوددا دوعای بۆ کردن بەو شێوەیە فەرمووی پاشان قازمەی دووەمم پێدا کێشا شارەکانی قەیسەر و دەور و پشتیم پێشاندرا هەتاکو بە چاوی خۆم هەمویانم بینی بە هەمان شێوەی جاری پێش و ئەو هاوەڵانی کە لە خزمەتیا بوون داوایان کرد کە دوعایان بۆ بکە کە خوای گەورە فەتحی بکا بۆیان و ببێتە دەستکەوت و غەنیمەتیان ئەویش بەو شێوەیە کە دەیانویست بۆیان پاڕایەوە لە خوای گەورە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەردەوام بوو فەرمووی پاشان کە جاری سێهەم لێمدا کۆشک و تەلاری حەبەشەم پیشاندرا و ئەوەی لە دەور و پشتی دابوو لە شار و ئاوەدانی بە جۆرێک بە چاوی خۆم بینیم پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەو کاتەدا فەرمووی واز لە حەبەشە بێنن ئەوەندەی ئەوان واز لە ئێوە دێنن دەست بەرداری تورک بن مادام ئەوان دەست بەردارتان دەبن دیارە وڵاتی حەبەشە ئەثیوبیای ئێستا دەکات بەڕای کوڕی عازب ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت لەو کاتەدا کە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمانی پێکردین بە خەندەق لێدان لە یەکێک لە چاڵەکان تووشی بەردێکی بەهێز و گەورە بووین باچ و قڵنگ هیچ کاری تێ نەدەکرد هەر بۆیە سکاڵامان بردە خزمەت پێغەمبەری خوا بۆ ئەوەی ڕێگە چارەیەکمان بۆ دابنێت ئەویش تەشریفی هێنایە لامان و کاتێک بینی قازمەکەی بەدەستەوە گرت و جلەکەی سەرشانی دانا و فەرمووی بسمیلا پێداکێشانێک پێی داکێشا سێیەکی تێکشکاند و گوێم لە گرمەیەک بوو هەرگیز گرمەی وام نەبیست بوو فەرمووی ئەلله و ئەکبەر کلیلی گەنجینەکانی شامم پێدرا واللهی من ئێستا کۆشک و تەلارە سوورەکانی دەبینم لەم شوێنەی خۆمدا پاشان بۆ جاری دووەم پیایدا کێشایەوە و بەشی دووەمی تاوێرەکەی پارچە پارچە کرد و گوێبیستی گرمەیەک بووم هاوشێوەی نەبووە و نەمبیست بوو فەرمووی اللە اکبر کلیلی گەنجینەکانی وڵاتی فارسم پێدرا واللهی من ئێستا کۆشک و تەلارە سپیەکانی مەدائینم لێ دیارە لەم شوێنەی خۆمدا پاشان جاری سێهەم قازمەکەی کێشا بە بەردەکەدا و فەرمووی بسمیللا گوێم لە گرمەیەک بوو هاوشێوەی ئەوەم گوێ لێ نەبوو بوو هەرگیز ئەوەی مابوو لە پاش ماوەی تاشەبەردەکە ورد و خاشی کرد و فەرمووی ئەله و ئەکبەر کلیلی گەنجینەکانی یەمەنم پێدرا واللهی من ئێستا دەرگاکانی سەنعا دەبینم لەم شوێنەی خۆمدا ئیبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەری خوددا و هاوڵانی خەندەقیان هەڵکەند لە برسا بەردیان لە سکیان بەست بوو فەرمووی بڕۆن بابچین بۆ لای سلمان بەدەست بەردێکی گەورەوە گرفتارە و کاری بۆ ناکرێت لەگەڵی و توانای بەسەریدا ناشکێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ فەرمووی بە هاوەڵانی، لێم گەڕێن با من یەکەم کەس پیای بکێشم، فەرمووی بسم اللە، قازمەیەکی پیا کێشا و پارچەیەکی ورد و خاش کرد کە سێیەکی بەردەکە بوو، فەرمووی اللە اکبر، ئەوە کۆشک و تەلارەکانی ڕۆمە بە خودای کەعبە. پاشان جارێکی تریش لێی دایەوە پارچەیەکی تری ورد و خاش کرد و فەرمووی اللە اکبر کۆشک و تەلارەکانی وڵاتی فارس ئەوەتان بە خودای کەعبە دەفەرمێت دووڕوەکان لەوێدا وەستابوون وتیان ئێمە خەندە خەڵدەکەنین لە دەوری مەدینە ئەویش بەڵێنی کۆشک و تەلاری وڵاتی فارس و ڕۆمەکانمان پێدا لە گێڕانەوەیەکی تردا لە سەهلی کوڕی سعدەوە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت من لە خزمەت پێغەمبەری خوادا بووم درودی خی لەسەر بێ لە غەزای خندق دوو پارچە کۆڵەی بەدەستەوە بوو زەوی پێ هەڵدەکەندن. بەردێک هاتە ڕێی و بە پێکەنینەوە پێی وترا چ شتێک بە پێکەنینت دێنێت ئەی پێغەمبەری خوا. ئەویش فەرمووی بە خەڵکانێک پێدەکەنم لە خۆرهەڵاتەوە دەهێنرێن لە زنجیردان و بەرەو بەهەشت دەبرێن. کۆکردنەوەی ژن و منداڵ لە ناو قەڵای بەنی حارسە لە دوای تەوابوونی خەندەق لێدان پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ ژن و منداڵەکانی لە یەکێک لە قەڵا قایم و سەختەکانی مەدینەدا دانان کە ئەویش قەڵای بەنی حارسە بوو ئەوەش لەبەر ئەوە بوو تاکو شوێنێکی ئاسایش و ئارامیان بۆ مسۆگەر بکات و دوور بن لە هەر مەترسیەکی دوژمن بۆ سەریان و بۆ بەرزکردنەوەی ورەی مسلمانەکانیش و نەهێشتنی دڵە ڕاوکێ و سەرقالبوونیان بە ماڵ و مناڵیان تا دڵنیابن کە لە مەترسیدا نین و بە ورەیەکی پۆڵاینەوە ڕاوەستا و جێگیریان بکات لەسەر بەرگری کردن و جەنگکردن دژ بە دوژمنەکانیان لە زوبەیری کوڕی عەوامەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرمێت، پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆیشت بۆ غەزای خەندەق، خێزانەکانی وە پوری کەناوی صەفیەی کچی عەبدولموتەلیب دایکی زوبەیر بوو لەناو قەڵایەک داینان بەناوی فارع ئەو قەڵایەش لە قایمترین و پتەوترین قەڵاکانی مەدینە بوو هەروەک ڕافیعی کوڕی خودەیج ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، قەڵا نەبوو پارێزراوتر و قایمتر بێت لە قەڵای بەنی حاریسە پێغەمبەری خودداش درودی خوای لەسەر بێ ژن و منداڵەکانی لەناو ئەوێدا دانا پاشان پێغەمبەری خوا سوپاکەی ڕێکخست و پشتیان دایە پاڵ کێوی سەلع لە ناو مەدینە و ڕوە و خەندەق دەیان ڕوانی بەسەر دژمنەکاندا ئەو خۆڵ و خاشاکەی لە خەندەقەکە دەریان دابوو خستبوویانە لای مسلمانەکان و ڕێکیان خستا ببێتە ساترێکی بەرگری بۆ مسلمانەکان هەتا دوژمنیش نەتوانێت بە هۆی نزیکی لە خەندەقەکەوە دای ڕوخێن و پڕی بکەنەوە پاشان خۆیان تێخزێنە ئەمبەر و دووچاری شەڕی دەستەویەخەیان بکەن. ژمارەی سوپای مسوڵمانەکان سێ هەزار جەنگاوەر بوون و سی و شەش ئەسپ سواریان لەگەڵدا بوو ئازیزان لەگەڵمان بمێننەوە بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا بەشێکی تر لە ڕووداوەکانی غەزای خندق بۆ ئێوەی بەڕێز و خۆشەویست دەگێڕینەوە تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ